تَصْرِيفِ الرِّيَاحِ آيَاتٌ لِّقَوْمٍ یَعْقِلُونَ لە گۆڕانی شەو و ڕۆژا بە یەکتر و هاتنی هەر کامیان لە جێی ئەویان و لەو ڕزق و ڕۆزیەدا کە خوا بە هۆی بارانەوە لە ئاسمانەوە دایئەپەڕێنێ و زەوی پاش مردن و وشک بوونەوەی پێ زیندوو ئەکاتەوە و سەوزی ئەکا و لە گۆڕینی بادا کە هەر جارە لە لایەکەوە هەڵەکا ئەگەر شتێ لە ئایەتەکانی ئێمەی پێ بگا و پێ بزانێ کە ئەوانە ئایەتی ئێمەن، ئەیانکا بە گاڵتەجاڕی خۆی و گاڵتەیان پێ ئەکا، هەر چەند شتی وایشیان تیا نییە بۆ گاڵتە پێ کردن بشێ. ئەو جۆرە کەسانەی شتی وا ئەکەن، سزایەکی وایان بۆ هەیە سووک و سەفیلیان ئەکا. وَلَهُمْ عَذَابٌ عَظِیمٌ. دۆزەخیان لە دواوەیە و هەرچییەکیان پەیدا کردووە هیچ سوودیان نادا و هەر کەسێکیشیان لە خوا بەولاوە کردووە بە دۆست و پشت و پەنا بۆ خۆیان ئەوانەیش هیچ دادیان نادەن و سزایەکی گەورەیان بۆ هەیە. هەرچی لە ئاسمانەکان و لە زەویدا هەیە خوا هەمووی بۆ ڕام کردوون ئەمە هەمووی لەوەوەیە و ئەم ئاسمان و زەوی بۆ ڕام کردنە نیشانە و بەڵگەی زۆری تیایە لەسەر گەورەیی ئەو بۆ هەر کۆمەڵە خەڵکێ کە بیر بکەنەوە. قل للذین آمنوا یغفروا ثم إلی ربکم ترجعون هەر کەسێک کارێکی چاکی کردبێ بۆ خۆیی کردووە و سوودەکەی بۆ خۆیەتی و هەر کەسیش خراپەی کردبێ ئەو خراپەیەی دەرحەقی خۆی کردووە و پاشانیش هەمووتان بە چاک و خراپتانەوە ئەگەڕێنەوە بۆ لای پەروەردگاری خۆتان. بەڵگە و دەلیلی ڕۆشنیشمان لەبارەی کاروباری ئایین و دنیایانەوە دانێ و ئەوانیش تا زانیاریان لەبارەی ئەو کاروباری ئایینی و دنیاییانەوە بۆ نەهات ناکۆکیان تێ نەکەوت و ئەو ناکۆکی کەوتنە نێوانەیشیان لەبەر بەخیلی بەیەک بردن و دەستدرێژی کردنە سەر یەکیان بوو بێگومان خوا لە ڕۆژی قیامەتا لەبارەی ئەو شتانەوە کە لە دنیایا تیایانا ناکۆک بوون بڕیاری خۆی لە بەینیانا ئەدا. جا پاش بەنی ئیسرائیل و بەسەرچوونی سەردەمی ئەوان ئێمە تۆمان لەسەر ڕێوشوێنێکی ڕاستی ئایین دانا، دەی شوێنی ئەو ڕێوشوێنە بکەوە و بیگرە بەر و دوای ئارەزووبازی ئەوانە مەکەوە کە چاک و خراپیان پێ لێک ناکرێتەوە. إنهم لن يغنوا عنك من الله شيئا ساء ما یحکمون. ئایا ئەو کافرانەی کردەوەی خراپیان لە دونیادا کردووە بە هیوای ئەوەن وەک ئەوانەیان مامەڵە لەگەڵ بکەین کە ئیمانیان بووە و کردەوەی چاکیان کردووە و ژیان و مەرگیان چوون یەک بێ و وەک لە دونیادا بە خۆشی ڕایانبواردووە پاش مەرگیش ئازار و سزا نەبینن؟ ئایا کەسێ ئارەزووی نەفسی خۆی بۆ خۆی کردبێ بە خوای خۆی و بە گوێرەی ئەوە بجوڵێتەوە هەر وەک بڵێی بیپەرستێ و خوا ئەو کەسەی بەو کردەوەی گومڕا کردبێ لەگەڵ ئەوەیشا کە زانیاری داوەتێ چاک چییە و خراپ چییە و خوا گوێچکەی و دڵی مۆر کردبێ و قسەیەکی چاک نەچێ بە گوێیا و نەیەت بە دڵیا و پەردەیەکی بەسەر چاویا هێنابێ هیچ بەدی نەکا. پاش ئەم ژیانە ئەمرین و ژیان ئەبڕێتەوە و لە چەرخ و گەردوون بەو لاوە کەس نامان مرێنێ و هیچ زانیاریەکیشیان لەم بارەوە نیە و لە خۆیانەوە قسە ئەکەن و هەر بە خەیاڵ و گومانی خۆیان وا ئەڵێن. وَإِذَا تُتْلَى عَلَیهِم. تۆیش لە وەڵامیانا پێیان بڵێ، خوایە کەوا ئێوە لە نەبوون دروسەکا و گیان ئەکا بە بەرتانا و پاشانیش ئەتان مرێنێ و پاشتریش کۆتان ئەکاتەوە و ڕاپێچتان ئەکا بۆ حیساب و کیتابی ڕۆژی قیامەت کە هیچ گومانی تیا نیە و دێ بەڵام بەشی زۆری ئەم خەڵکە نەزانن و ئاگایان لەمە نیە. موڵکی ئاسمانەکان و زەوی هی خوایە و ئەو ڕۆژەی کە قیامەت بەرپا ئەبێ و وادەی لێپرسینەوە و بەسەرکردنەوە دێ بەتاڵکاران و بێباوەڕان ئەو ڕۆژە ئەیدۆڕێن و زەرەرمەند ئەبن. وتری کل امة جاثیە. لەو ڕۆژەدا ئەبینی پەیڕەوانی هەر ئاینێ بۆ خۆیان کۆبوونەتەوە بۆ لێپرسینەوە پەیڕەوانی هەر ئاینێ بانگەکرێن بۆ سەر نامە و دەفتەری کردەوەی دنیایان لەو ڕۆژەدا پێیان ئەوترێ ئەمڕۆ جەزای کردەوەی چاک و خراپی دنیاتان ئەدرێتەوە و بە پاداش و سزای خۆتان ئەگەن. هذا کتابنا ینطق علیکم بالحق گەورەیی و پایە بڵندی لە ئاسمانەکان و زەویدا هەر بۆ خوایە و هەر ئەوە خاوەنی عیززەت و حیکمەتە. عەبدوڵڵای کوڕی مەسعود ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ لە پێغەمبەرەوە دەگێڕرێتەوە سەڵات و سەلامی خوای لەسەر بێ کە فەرموویەتی، چەندە خراپ و ناشرینە بۆ ئادەمیزاد کە بڵێ من ئایەتێکی وا و وام بیر چۆتەوە، بەڵکو ئەوە چارەنووسی خودایی لە بیری بردۆتەوە. کەوابوو با بڵێ فیسارە ئایەتم لە بیر براوەتەوە. کەواتە هەمیشە دەوری قورئان بکەنەوە و بیکەن بە پیشەی هەمیشەییتان، ئەگینا وەک چۆن وشتر و ماڵات کە لە پەت بەر بوو ئەگەر چاودێری نەکرێ بەر دەبێ. قورئانیش ئاوا، بگرە خێراتریش لە سنگی پیاو نا ئاشنا دەبێ ئەگەر سەرومڕ دەوری نەکرێتەوە.